پیاوە جۆ لووت بڕاوەکە وتی من کە ئێستا بەرامبەر بە تۆ لەسەر زەوی دانیشتووم و لووت و گوێم نییە ڕۆژگارێ بوو خانوو کێڵگە و مانگام هەبوو لە ماڵمدا نان و گۆزەی ئاوی جۆم هەبوو بەڵام لەبەر چار ڕەشی لە تەک خانووەکەی مندا پیاوێکی لێژیا کە ناوی ئانۆکیز بوو ئەم پیاوە ئەوەندە زەوی و زار و کێڵگەی هەبوو کە چاو بڕی ناکرد کۆتاییەکەی ببینێ و مانگای زۆری هەبوو ژمارەی بەندە و خزمەتکارەکانی ئەو لە زیخی بیابانەکان زۆرتر بوو بەڵام من لە خویەکان داواکارم لاشەی بڕزێن و هەرگی سەفەرەکەی دوای مەرگی دەست پێ نەکا ئەو کابرایە بەو هەموو کێڵگە و مانگایی کە هەی بوو چاوی لە کێڵگە بچووکەکەی من بڕی بوو بۆ ئەوەی لەژێر دەستم دەری بهێنێ بەهانەی پێ ئەگرتم و هەموو ساڵێ لە وەرزی پاییز دوای هەڵچوونی ئاوی نیل کاتێک کە ئەندازیارەکان ئەهاتن زەویە کشتوکاڵیەکانیان ئەپێوا من بە سەرسوڕمانەوە ئەمڕوانی کێڵگەکەم بچووکبووەتەوە و ئەندازیارەکان کە ئانۆکیس دیاری ئەدا پێیان لە زەویەکەی منیان ئەخستە سەر زەوی ئانۆکیس و لەگەڵ ئەوەشدا من بەرگریم ئەکرد و ئامادە نەبووم زەویەکەی خۆم بەرامبەر بە چەند حەڵقە زێڕ و زیوێ بدەم بەو لەو سەردەمەدا خوایەکان پێنج کوڕ و سێ کچیان دا پێم و کچە بچووکەکەم لە هەموان جوانتر بوو هەر ئەوەندە ئانۆکیس کچە بچووکەکەی منی بینی شەیدای بوو یەکێ لە بەندەکانی خۆی ناردە لای من و وتی کچە بچووکەکەت بدە بە من ئیتر وازت لێ ئەهێنم من کامیویست جوانترین کچەکەم بدەم بە مێردێ کە لە کاتی پیریمدا یارمەتیم بدا کچەکەم نەدا بە ئانۆکیس تا ئەوەی ڕۆژێکیان ئانۆکیس هەر لە خۆی وتی من لە ساڵێکدا کە دانەوێڵەکەم بوو دەغڵ و دانم داوە بە تۆ و تۆ هێشتا قەرزەکەت نەداوەتەوە بە من من سوێندم بە خویەکان خوارد کەوانە بەڵام ئەو هەموو بەندەکانی خۆی شایەتی بۆ دان و لە هەمان ڕۆژدا بەندەکانی لە شەلگەکەدا دایان بەسەر مندا و ویستیان بم کوژن و منیش جگە لە دارێک هیچ شتێکی ترم پێنەبوو کە پارێزگاری لە خۆم بکەم و دارەکەم دا بە تەوقی سەری یەکێک لەو بەندانە و مرد. دوایی منیان گرت و جۆلووتیان بڕیم و منیان ناردە کانگە و ئەو پیاوە خان و زەویەکەی منی لە بری قەرزە خەیاڵیەکەی خۆی داگیر کرد و ژن و مناڵەکان میفرۆشت بەڵام کچە بچووکەکە ئانۆکی سکڕیەوە و دوای ئەوەی ماوەیەک وەک کەنیز خزمەتی خۆی پێکرد کردیە ژنی یەکێک لە بەندەکانی من دە ساڵ لە کانگە کارم کرد تا ئەو کاتەی بە فەرمانی فیرعەونی نوێ منیان ئازاد کرد و کاتێک کە گەڕامەوە خانوو و کێڵگەکەی خۆم هیچ ئاسەوارێکی لێ نەمابوو کچە بچووکەکەم کە خوشکی ئالۆکیز بوو دیار نەمابوو ئەڵێن لە تەبەس لە ماڵێکداوە خزمەتکار کارەکە ئەو کاتەی لە کانگەدا کارمەکرد ئانۆکیز مرد و لە شاری مردووەکان ناشتیان بەڵام من زۆر حەزەکەم بڕۆم و بزانم لەسەر گۆڕەکەی چی نووسراوە چونکە بێگومان تاوانکاریەکانی ئەو پیاوە لەسەر گۆڕەکەی نووسراوە بەڵام لەبەر ئەوەی خوێنەواریم نییە ناتوانم نووسینەکانی سەر گۆڕەکەی بخوێنمەوە وتم من خوێنەواریم هەیە و ئەتوانم نووسینەکانی سەر گۆڕەکەی ئانۆکیس بخوێنمەوە و ئەگەر حەزت لێیە توانم لەگەڵتدا بێم بۆ شاری مردووەکان و هەرچیەک لەسەر گۆڕەکەی نووسراوە بۆ تێگێڕمەوە پیاوەکە وتی ئومێدەوارم تەرمەکەت هەمیشە بمێنێ و ئەگەر ئەم چاکەیەم لەگەڵدا بکەی خۆشحاڵە بم وتم بە خۆشحاڵیەوە ئامادەم لەگەڵتدا بێم بۆ شاری مردووەکان و نووسراوەکەت بۆ بخوێنمەوە بەڵام مەگەر نازانی بەم وەزعە ناهێڵم بچینە شاری مردووەکانەوە پیاوە لووت بڕاوەکە وتی من تێگەشتم کە تۆ ئاگات لە هیچ شتێ نییە چونکە ئەگەر ئاگادار بوویتایە ئەتزانی فیرعەونی نوێ دوای ئازادکردنی بەندەکان بڕیاری داوە لەبەرەوەی چەند ساڵێکە لە دیداری مردووەکانی خۆیان بێبەش بوونە مافیان هەیە بچنە ئەو شارە و مردووەکانی خۆیان بەسەر بکەنەوە من و ئەو بەڕێکەوتین تا گەیشتینە شاری مردووەکان و ئەو پیاوە کە نیشانەی گۆڕەکەی وەرگرت بوو منی بردە سەری و بینیم لەبەردەم گۆڕەکەی هەندێ گۆشتی کوڵاو و میوە و گۆزێک شەراب دانرابوو، پیاوە لووتبڕاوەکە هەندێ شەرابی خواردەوە و بە منیشی دا و داوای کرد نووسینەکەی بۆ بخوێنمەوە و من وام خوێندەوە. من کە ئانۆکیسم گەنمم تۆو کرد و نەمامم چاند و بەروبوومی زەوی و باخەکەم فراوان بوو، چونکە لە خوایەکان ئەترسام و پێنجیەکی دەرامەتەکەم ئەدایە خوایەکان و ڕووباری نیل یارمەتی دام و بەردەوام ئاوی ئەگەیاندە زەویەکانم و کەس لە کێڵگەکانی مندا برسی نەبوو هیچ یەکێک لە جیرانەکانی زەویەکانیشم تووشی برسێتی نەهاتن چونکە لەو ساڵانەی بەروبووم باش نەبوو یارمەتی هەمویانمەدا و دانەوێڵم ئەدا پێیان من فرمێسکی چاوی هەتیوانم ئەسڕیەوە و هەوڵم نەئەدا قەرزەکانم لەو بێوەژنانە بستێنمەوە کە مێردەکانیان لێیان قەرز کردبووم و هەرکاتێ پیاوێک ئەمرد بۆ ئەوەی ئازاری ژن و مناڵەکانی نەدەم داوای قەرزەکەم لێیان ناکردەوە و لەبەر ئەمەش لە سەرتاسەری وڵاتدا خەڵکی بە چاکەن ناویان ئەهێنام و لە من ڕازی بوون ئەگەر مانگای یەکێ دیار نەبوایە من مانگایەکی ساغ و قەڵەوم لە جیاتی ئەوەی خۆیان پێ ئەبەخشی و نەمەهێشت ئەندازیاران زەویە کشتوکاڵیەکان بەناهەق بپێون و زەویەکێکی تر بخەنە سەر ئەوی تر ئەمەیە کارەکانی من ئانۆکیست کە ئەنجامم داوە بۆ ئەوەی خویەکان لێم ڕازی بن و لە سەفرە دوور و درێژەکەی دوای مردن یارمەتیم بدەن کاتێکە گەیشتمە کۆتایی خوێندنەوەی ئەم نووسراوە کابرا لوت بڕاوەکە دەستی بە گریان کرد و من پرسییم بۆچیە گری وتی لەبەرەوەی ئەزانم لە بارەی ئانۆکیسەوە هەڵە بوومە چونکە ئەگەر ئەم پیاوە کابرایەکی چاکە کار نەبووبێ لەسەر گۆڕەکەی وا نەئەنووسرا و ئێستاش هەرچیەک لێرە نووسرابێ ڕاست و دروستە و تا دنیا بمێنێ خەڵک ئەم نووسراوە لەسەر گۆڕەکەی ئەخوێننەوە و لەبەرئەوەی تەرمی پیاو چاکێکە هەرگیز لەناو ناچێت و زیندوو ئەمێنێتەوە بەڵام من دوای مردن نامێنمەوە چونکە لاشەی خراپەکاران ئەخەنە ناو نیلەوە و ئاو ئەیان باتە ناو دەریاوە و ئەبمە خۆراکی گیانەوەرانی دەریا من لەم قسەی پیاوە لوت بڕاوەکە سەرم سوڕما وەو کاتە تێگەیشتم کە چۆن نەفامی جۆری مرۆڤ هەرگیز لەناو ناچێت و لە هەموو سەردەمێکدا ئەتوانرێ کەڵک لە نەزانی و پڕ و پوچ پەرستی خەڵکی وەربگیردرێ هەزارەها ساڵە کاهینەکانی میسر بەهۆی نووسینەکانی کتێبی مردووەکان کە خۆیان نووسیویانە و ئەڵێن لەلایەن خوایەکانەوە هاتووە خەڵکیان کردۆتە بەندەی خۆیان و هەموو سودەکانی میسر هی ئەوانە و بۆ ئەوەی نەهێڵن نەفامی خەڵکی چاک ببێتەوە ئەڵێن هەر وشەیەک لە کتێبی مردووەکان جگەلەوەی لەسەر زەوی نووسراوەتەوە لە ئاسمانیش لە لای خویەکان هەیە و پارێزراوە و هەرگیز لە ناو ناچێ هەروها بۆ ئەوەی باوەڕی خەڵکی بە کتێبی مردووەکان نەگۆڕێ وای دەرەخەن کە هەر نووسراوێک لەبەر ئەوەی نووسراوە ڕاستە و بە شێوەیەک ئەم باوەڕیان لە مێشکی خەڵکیدا بەهێز کردووە کە پیاوێکی وەک ئەو بوونەوەرە بەدبەختە کە گوێ و لوتی نییە لەگەڵ ئەوشدا کە بەهۆی دوژمنایەتی و ویستی خراپی ئانۆکیس کردویانە تە بەندە و دە ساڵ لە کانگە بووە کاتێ ئەبینێ لەسەر گۆڕەکەی ئانۆکیس ئەم شتانە نووسراوە و ئەزانێ ڕاستە و لە هەڵەدا بووە کە ئانۆکیسی بە پیاوێکی بێبەزەی وستەمکار لە قەڵەمدا بوو. پیاوە جۆبراوەکە فرمێسکەکانی سڕیەوە و گۆشت و میوەکەی ئەوێ هێنایە پێشەوتی بخۆ سکی خۆت تێر بکە چونکە ئەمڕۆ کە ڕۆژی ئازادی بەندەکانی کانگەیە و ڕێگەمان پێدەن بینە ئێرە ئەتوانین لەم خواردنانە بخۆین دوای ئەوەی بەهۆی خواردنی گۆشت و میوە و شەراب هاتەوە سەرکەیف ڕووی کردە گۆڕەکەی ئانۆکیس وتی، هەروەکو لەسەر گۆڕەکەت نووسراوە، تۆ پیاوێکی باش بوویت و شیاوە کە هەندێ لە کاسە زێڕینەکان و کاسە زیو و مسیەکانی ناو گۆڕەکەت بدەی بە من و ئەمشەو دێم و لێتی وەرەگرم. من لە ترسا هاوارم کرد، ئەتەوێ چی بکەی؟ ئایا ئەتەوێ ئەمشەو بێیت و دزی لەم ئارامگەیە بکەی؟ مەگەر نازانی هیچ تاوانێ لەوە گوناهتر نییە دزی لە گۆڕی خەڵکی بکەی؟ ئەم تاوانە لەلایەن خوایەکانەوە لێخۆشبوونی نییە پیاوە لوتبڕاوەکە وتی بۆچی قسەی بەلاشەکەی مەگەر تۆ لەسەر گۆڕەکەی نەتخوێندەوە کە ئانۆکیس چەند پیاوێکی چاکەکار بووە و ئەم پیاوە کە بەپێی فەرمانی خوایەکان هەڵس و کەوتی کردووە هیچ ڕازی نابێ قەرزاری من بێت و ئەگەر زیندوو بواە خۆی قەرزەکەی منی ئەهێنایەوە چونکە گومانی تێدا نییە ئەو خانوو و زەوی و ماڵ و مناڵی منی کردە هی خۆی و ماڵ و ژن و مناڵەکەمی فرۆشت و کچە بچووکەکەمی وەک کەنیزێ لە خزمەت خۆیدا ڕاگرت کەواتە ئانۆکیس کە قەرزاری منە بە خۆشحاڵیەوە قەرزەکەی خۆی ئەداتەوە بەمن و ئەمشەو بۆ وەرگرتنەوەی داواکاریەکەم دێم و تۆش ئەتوانی لەگەڵ مندا بێیت و بەشێکت بەرکەوێت چونکە ئەو ئەبێت قەرزەکەم بداتەوە و ئەوەی لێی ئەسێنم بۆ من حەڵاڵە و ئەتوانم دوای ئەوەی لێم سند هەندێ لەو داراییانەم بدەم بە تۆ و خۆت لە ئارامگاکەدا دەری بهێنی ئازادی بەندەکانی کانگە و ڕێگە پێدانیان بۆ شاری مردووەکان بە تەواوی ڕوخسار و ئارامی شاری مردووەکانی شێواندبوو ئەو شاری کە لە جێگای زیندووەکان زیاتر پارێزگاری لێکرا لەو شەوەدا کەوتە بەر تاڵانکردن من و بەندەکە پێکەوە چوونە ناو ئارامگەکەی ئانۆکیسەوە و هەرچەندەی توانیمان لەو قاپ و کەلوپە لە زێڕین و مسی و شتە بە نرخەکانی ئارامگاکەمان هەڵگرت بەندە ئازاد کراوەکە ئەیوت ئەوەی من ئەی بەم مافی خۆمە و کارەکەی من دزی نییە کاتێک کە زێڕ و مسەکانمان ئەگواستەوە بینیم هەموو پاسەوانەکان کە ئەرکیان گرتنی دز و گومان لێکراوەکان بوو وەک بەندەکان دەستیان کردبوو بە تاڵان و کاتێ گەیشتی نەوشکانی نیل هێشتا لە شاری مردوەکان دزی و تاڵان بەردەوام بوو کاتی خۆرهڵاتن ئێمە گەیشتی نەوشکایی کەناری نیل و لەو کاتەدا هەندێ لە مامەڵەچیەکانی سووریا لەو بەر ڕووبارەوە چاوەڕێ بوون کەلوپەلە تاڵانکراوەکان لە دزەکان بکڕنەوە ئەوەی ئێمە هێنابوومان لەلایەن کڕیارێکی سووریاوە بە 400 دین کردرایەوە لەم زێڕا 200 دین بەر من کەوت و ئەوەی مابوو بربەندە لوت بڕاوەکە کەوتوتی بۆ بەدەستهێنانی زێڕ و پارە ڕێگایەکی ئاسانمان پەیدا کرد چونکە ئەگەر پ ساڵ لەم دارە ڕایانەی کەناری نیل حەماڵیمان بکردایە نەمانەتوانی ئەم هەموو زێڕە بەدەست بهێنین دوای ئەوەی زێڕەکانمان بەشکرد لە یەکتر جیابووینەوە و ئەو بەرە و لایەک چوو منیش بەرە و لایەکی تر ڕۆشتم بۆ ئەوەی بۆنەکەی لەشم نەهێڵم هەندێک کافور و بیخەکم کڕی و لە کەناری نیل خۆم پێشوری و بە تەواوی بۆنی خانەی مەرگم لێ ڕۆشت و ئیتر خەڵکی خۆیان لێ دوور نەئەخستمەوە دوای کراسێکم پێکڕی و چوومە خواردنگەیەک نان بخۆم کاتێک کە خەریکی خواردن بووم گوێم لە دەنگە دەنگی شاری مردووەکان بوو سەیرم کرد نەفیر لێدەن و گالیسکە جەنگیەکان کەوتنەڕێ لەوانەی ئاگادارتر بوون پرسییم دەنگ و بەس چییە وتیان ڕمدارەکانی تایبەت کە پاسەوانی فرعونن پیان سپێردراوە کە بەندە ئازادکراوەکان سەرکوت بکەن کە لەوە زیاتر شاری مردووەکان تاڵان نەکەن ئەو ڕۆژە پێشەوەی خۆرئاوا بێ زیاتر لە سەد کەس لە بەندە ئازادکراوەکان کە پێشتر لە کانگە کاریانەکرد سەرەوخوار لە دیوارەکانی شاری گبس هەڵواسران و مردن و لە دوای ئەوە ئاژا و تاڵانی شاری مردوەکان دامرکایەوە ئەو شەوە لە خانوویەکی گشتی دامامەوە و مەبەستم ئەوە بوو کە خۆم سەرگەرم بکەم بەڵام لەو ماتەم خانەیەدا تەنیا خەمەکانم زیادیە کرد دوای هاتنە دەرەوەم لە خانە گشتیەکەدا چوومە میوان خانەیەک و نووسم و بەیانی ڕۆژی دواتر بەرە و خانوەکەی پێشووی خۆم کەوتمەڕێ کە قەرزەکەی کاپتا بدەمەوە و سوپاسی بکەم چونکە ئەگەر ئەو پاشەکەوتە کەمەکەی خۆی نەئەدا پێم نەمەتوانی تەرمی دایک و باوکم ببەمە خانی مەرگ کابتا کاتێ کە منی بینی کەوتە گریان و وتی گەورم وام زانی مردووی تا چونکە لە دڵی خۆمدا ئەموت ئەگەر زیندوو بواە ئەهات بۆ ئەوەی دیسانەوە پارە و مسم لێ بسێنێ لەبەرەوەی تۆ جارێ پارە و مست لێ سندوم و ئەو کەسەی جارێک کانزا بداتە یەکێک ئەبێ هەتا ماوە هەر پارەی بداتێ من ئەگەر چی وامەزانی مردووی تا بەڵام دووربین بووم و بۆ یارمەتی تۆ لە گەورە نوێیەکەم و دایکی کە خوایەکان لاشەکەی پەرش و بڵاو بکەن دزیم ئەکرد و دایکی ئەو بەردەوام دارکاری ئەکردم و بەم زووانە هەڕەشەی ئەوەی لێکردم کە ئەمفرۆشێ و لەبەر ئەوەی ئێستا تۆ هاتووی وا باشە کە بەیەکەوە خۆمان لێرە قوتار بکەین و بڕۆینە جێگایەک کە لەم تیمساحە بەدووربین من لە وەڵامدانەوەی دوودڵ بووم و ئەو وتیەوە گەورەم ئەگەر بۆ خەرجی ژیانت تەنگنابی من هەندێ پارەم هەیە و ئەتوانین سەرفی بکەین و کاتێ کە پارەکە تەواو بوو من کارەکەم و ناهێڵم تۆ برسی بی بەمەرجێ تۆ لە دەست ئەم ژنە کە وەک تیمساحە و کوڕە گەوجەکەی ڕزگارم بکەی وتم کاپتا من ئەمڕۆ بۆ ئەوە هاتوومەتە ئێرە کە قەرزەکەت بدەمەوە چونکە ئەزانم ئەوەی تۆ دات بە من دوای هەندێ پارەی زۆر لەوەی خۆی زیاترم پێدا لە بری قەرزەکەی و ئەو لە خۆشییا کەوتە سەماکردن و دوایی تێگەیشت کە هەڵپەڕکێ بۆ یەکێکی وەک ئەو بە ساڵاچوو جوان نییە وەستایە وتی گەورەی من دوای ئەوەی کانزاکانم دا بە تۆ دەستم کرد بە گریان چونکە وامەزانی جارێکی تر چاوم پێیان ناکەوێتەوە بەڵام گلەی لە من مەکە لەبەرەوەی کەسێک کە هەموو تەمەنی بەندەبووبێ دڵێکی بەهێزی نییە و ناتوانێت کانزاکانی خۆی بداتە یەکێکی تر و ئاسوو دەبێ ئەگەرچی و کەسە پێشتر گەورەی بووبێ وتم کاپتا جگە لەوەی قەرزەکەتم دایەوە لە جیاتی ئەو چاکەی لەگەڵ منت کرد ئەمەوێت تۆ لە خاوەنەکەت بکڕمە و ئازادت بکەم کاپتاوتی تۆ ئەگەر من بکڕیتەوە و ئازادم بکەی من هیچ جێگایەکم نییە بۆی بچم و کەسێک کە هەموو تەمەنی بەندە بووبێ ناتوانێ بە ئازادی بژی من بەندەیەکی یەکچاوم کە بێ بەردەوام گەورەم هەبێت و بە بێخاوەن لە مەڕێکی یەکچاوی بێشوانەچم من ئامۆژگاری دەکەم کە کانزاکانت بۆ کڕینی من بە خۆڕایی بەفیڕۆ مەدە چونکە من هی تۆم و ئەتوانی من لەگەڵ خۆتدا ببەی دوایی تاکە چاوەکەی لێداگرتم و وتی گەورە بەخشندەکەم من چونکە دووربین بووم هەموو ڕۆژێ لەبارەی بەڕێکەوتنی کەشتەکان لێرە زانیاریم بەدەست هێنا و ئەزانم لەم کاتەدا کەشتێک لێرەوە بەرە و ئەزمیر ئەڕوات و ئێمە توانین سواری ئەم کەشتێ ببین و خۆمان بگەێنین ئەزمیر و تاکە گرفتێک کە ئەمێنێتەوە ئەوەیە کە بەر لە ڕۆشتنمان ئەبێ دیارەک بەخوایەکان بدەین بۆ ئەوەی بەساغی بگەینە شوێنی مەبەست و من دوای ئەوەی باوەڕم بە ئامۆن نەما هێشتا خوایەکی ترم نەدۆزیەوەتەوە کە دیاری بدەمێ و لە خەڵکیشمە پرسی ئایا ئەکرێ ڕێنماییم بکەن و خوایەکم نیشان بدەن کە بتوانم بیپەرستم و دیاری بدەمێ ئەوان وتیان خوای فیرعون بپەرستە کە ناوی ئاتونە پرسییم ئەم خوایە ئاتون بەچی ئەژێت و خواوەندیەکە وتیان، خوای ئاتون بەهۆی ڕاستیەوە ئەژیەت و خواوەندیەکا. من تێگەشتم کام خوایە بە کەڵکی من نایە چونکە خوایە کە بیەوێ بە ڕاستەقینە، حەقیقەت، بژیەت و خوایەتی بکا بێگومان خوایەکی سادە و بێ ئاگایە ئەگەر نا ئەیزانی کە ڕاستی شتێکە کە هەرگیز جێ بە جێ نابێ ئێستا گەورەم تۆتوانی پێم بڵێی چ خوایەک بپەرستم من گۆیەکەی خۆم کە لە بەردەم ئارامگەی فیرعەون و لە کاتی ناشتنی بەخێوکەرەکانم دۆزی بوومەوە دام پێیوتم ئەم خۆی بپەرستە کاپتاوتی ئەمە چییە وتم فیرعون باوەڕی بەم خوایە بوو وای هەز دەکرد کەمایی بەختەوەریە و منیش لەو ڕۆژەی دەستم کەوتووە هەست دەکەم بەرەو بەختەوەری ئەچم چونکە بوومەتە خاوەن زێڕ و ئەگەر تۆش ئەم گۆیە لە لای خۆت ڕابگری لەوانەیە بەختەوەری ڕوت تێ بکات و منیش لەو بەختیاریت کەڵک وەربگرم کەواتە ئێستا کە ئەم گۆیەت هەیە خۆت بگۆڕە و کراسەیە وەک دانیشتوانی سووریا لەبەر بکە کە بەو کەشتی ئەڵەی ئامادەی بەڕێکەوتنە بڕۆین و من وا بیرەکەمەوە کە قسەت ڕاستە کە ئەڵێی نابێ پارەکەت بە کڕینی من بە فیڕۆ بدەی چونکە لێرەوە تا ئەزمیر خەرجیمانەوێت و دوای گەیشتنمان بۆ ئەو شارە ئەبێ هەندێ کانزامان هەبێ کە خەرجی بکەین تاکو من دەست بە پزیشکیەکەم ئەبێ پێت بڵێم منیش بە پەلەم کە هەرچی زووتر لەم شارە بڕۆم چونکە کاتێ لە کۆڵانەکانی تەبەس هەنگاو ئەنێم وا هەز دەکەم هەر کەسێ ئەم بینێ جنێوم پێدات و دوای ئەوەی لەم شارە ڕۆشتم هەرگیز ناگەڕێمەوە. کاپتا وتی، گەورەم هیچ کات لەبارەی داهاتوو بڕیار یەکجاری مەدە، چونکە تۆ نازانی کە لە ئایندەدا چی ئەبێ و چی ڕووئەدات و لەبەر ئەوە لەمڕۆ بڕیاری نەگەڕانەوە بۆ تەبەز مەدە، چونکە لەوەیە ڕۆژێ بێت گەڕانەوەت قازانجی فراوانی تێدا بێ، سەرەڕای ئەوەش. هەر کەسێ بە ئاوی نیل تینوێتی خۆی بشکێنێ ناتوانێ بەردەوام لە ئاوەکانی تر خۆی تێر ئاو بکات و نیل بەرەو خۆی ڕایەکێشێتەوە من نازانم تۆ لێرە تووشی چ کردەوەیەک بوویتە کە بەم شێوەیە تەبەست لە بەرچاو کەوتووە بەڵام بڕیاری لێرە ڕۆشتنەکەت بە شتێکی ژیرانە دانێم سینوها من دڵنیا دەکەم کە ئەم کردەوەیەت هەرچیەک بێ فەرامۆشیەکەی چونکە گەنجەکان دوای چەندین ساڵ ڕووداوەکانی ڕابردوو لەبیرەکەن و کەسانی پیریش ئەگەر وەک گەنجەکان تەمەنی درێژیان هەبوایە ڕووداوەکانی ڕابردویان لەبیرە کردەوە بەڵام چونکە تەمەنیان درێژ نابێ مەجای بەیاد سپاردنی ڕووداوەکانی ڕابردویان دەست ناکەوێ هەر کردەوەک کە لە مرۆڤ ڕووبدا وەک بەردێک وایە کە فڕێی بدەنە ناو دەریاوە، ئەم بەردە دوای ئەوەی کەوتە دەریاوە دەنگێکی گەورە دروستدەکات و ئاوەکە ئەشڵەقێنێ و مرۆڤ وا بیرەکاتەوە کە هەرگیز ئاسەواری ئەو پەشۆکان و شڵەقاندنە لەناو ناچێ بەڵام دوای چەند ساتێک ئاوەکە ئارامەبێتەوە بەشێوەیەک کە مرۆڤ بەخۆیەڵێ بەهیچ شێوەیەک ئەم ئاوە بەردی تێ نەکەوتووە ئەگەر نا ئەو ها هێمن نابوو تۆش دوای چەند ساڵ بە تەواوەتی ئەم ڕووداوەی کە لەم شارە بەسرت داهاتووە لە بیرەکەی و بە دەوڵەمەندی و دەسەڵاتەوە ئەگەڕیتەوە تەبەس و ئەگەر تا ئەو کاتە ناوی من لە لیستی بەندە هەڵاتووەکان بوو تۆ ئەتوانی پارێزگاریم لێ بکەیت و نەهێڵی ئازارم بدەن وتم هەر کاتێ دەسەڵات و دەوڵەمەندیم هەبێ ئامادەم کە پشتگیریت لێ بکەم بەڵام من بۆ ئەوە لێرە ئەڕۆم کە هیچ کات نەگەڕێمەوە. لەم کاتەدا دایکی گەورەکەی کاپتا بانگی کرد و ئەویش پێش ئەوەی بڕوا پێی وتم، لە پێچی کۆڵانەکەدا چاوەڕێم بکە کەمێکی تر دێم. من لە بەرانبەر قاپیەکە دوورکەوتمەوە و لە پێچی کۆڵانەکەدا لە چاوەڕوانیی ئەودا وەستام. ئەوەندەی پێنەچوو کاپتا هات و سەبەتەیەکی بە دەستەوە بوو. کڵاوێکی گەورەی بارانی لەبان سەری دانابوو. بینیم لە دەستەکەی تری، چەند حەلقە مسێکی پێ بوو نیشانی منی دا وتی ئەم ژنە کە دایکی هەموو تیمساحەکانە من بۆ شتکڕین ئەنێرێتە بازار بەڵام من هیچی بۆ ناکڕم چونکە کەلوپەلی تایبەتی و پێویستی خۆم کە بۆم هەڵەگیر درێهێناومە و کردومەتە ئەم سەبەتەیەوە کە لێرە بڕۆین و ئەم حەڵقە مسانە سرمایەکەمان بۆ دابینکردنی خەرجی سەفەر زیادەکە سەیرم کرد لە سەبەتەکەیدا کراسێک و قژێکی دەستکردیشی پێبوو، کە لە خانووەکە دوور کەوتینەوە و گەیشتینە کەناری نیل، جلەکانی گۆڕی و قژەکەی کردە سەری، منیش دارێکی تاشراوم بۆ کڕی، چونکە بینیبووم خزمەتکاری پیاوە بەرزەکان دار بەدەستەوەگرن، دوایی لە دارەڕای کەشتییەکانی سوریان نزیکبووینەوە و سەیرم کرد کەشتییەک ئامادەیە و خەریکە بەڕێ ئەکەوێ، کەشتیوانەکە خەڵکی سوریا بوو، کاتێ زانی من پزیشکم و ئەچمە ئەزمیر بە خۆشحالیەوە من و کاپتای وەرگرت لەبەرەوەی لە کەشتەکەیدا هەندێ لە مەلەوانەکان نەخۆش بوون و بە ئومێد بوو من لە ڕێگا چارەسەریان بکەم دەرکەوت کە گۆیەکەی باسمان کرد بەختەوەری بۆ هێنابووین چونکە کارەکانمان ئاسان بوو ئەمان توانی بە ئاسانی سەفەر بکەین و کاپتا کە کاریگەرێتی گۆیەکەی بینی وەک خویەکی ڕاستەقینە